پیاوێک دێتە خزمەتی پێغەمەری خوا صلی الله علیه وسلم دەفەرمی ئەی پێغەمەری خوا صلی الله علیه وسلم کەی قیامەت دێ قیامەت چەندێکی ماوە بێت پێغەمەری خۆشەوی صلی الله علیه وسلم نازانێت قیامەت کەی دێ بۆیە دەفەرمێت چیت بۆ قیامەت ئامادە کردووە تۆ دەڵی کەی قیامەت دێ چیت بۆ قیامەت ئامادە کردووە چیت بۆ قیامەت حاضر کردووە ئینسان ئەگەر بە تەما بێ میوانێکی بێ خۆی ئامادە ئەکات تۆش بە تەمای بڕۆی بۆ سەفرێک خۆت ئامادە ئەەکەی ئەمیش سەفرێکە ئەبێ خۆتی بۆ ئامادە بکەی چیت بۆ قیامەتی خۆت ئامادە کردو ئەی ئەو کەسەی پرسیاری قیامەتەکەی قال حب الله ورسولی صلى الله عليه وسلم فەرمی خۆشەویستی خوا و پێغەمەری خوام صلى الله عليه وسلم بۆ قیامەت ئامادە کردووە ئەی پاداشتەکەی چییە قالە فەئینەکە مع من ئەحببت پێغەمەری خوا صلى الله عليه وسلم فەرمی دڵنیا بە تۆ لەگەڵ ئەو کەسەدا ئەبی لە ڕۆژی قیامەتە کە خۆشت ئەوێ کە خوا و پێغەمەری خوایە صلى الله عليه وسلم خۆشەویستی خوا و پێغەمەری خوامان صلی الله علیه وسلم بۆ قیامەت ئامادە کردووە دە دڵنیابە لە ڕۆژی قیامەتە لەگەڵ ئەو کەسەدا ئەبی کە خۆشت ئەوێ لە ژێر ڕەحمی ئەو خوایەدا ئەبیت کە خۆشت ئەوێ بەر شەفاعەتی ئەو پێغەمەرە دەکەوی صلی الله علیه وسلم کە خۆشت دەوێ